ڕۆژێکیان لە عادەکەی خۆمدا چاوەڕوانی نەخۆشم ئەکرد کە بینیم یەکێ لە پاسەوانەکانی کۆشک هاتە ژوورەوە پرسی سینۆهە کێیە؟ وتم منم. وتی پاتور بانگهێشتی جەنابتانی کردووە پرسیم پاتور لە کوێیە وتی ئەو لە کۆشکی پاشایەتی چاوەڕێ دەکا پرسیمەوە نازانی چ ئێژیەکی بەمنا وتی وابزانم لەبارەی تەرمەکەی فیرعونی پێشووە هەڵسام چوومە کۆشک و پاتورم بینیەوە و وتی سینۆها وەگەزانی ئێمە ئاخرین کەس بووین کە فیرعونمان چارەسەر کرد لەبەر ئەوەش مۆمیایی کردنی ئەبێ لە ژێر چاودێری ئێمەدا بکرێ وتم ئەم فەرمانە بۆ لەم کاتەدا بە ئێمەی ئەسپێرن چونکە وابزانم ماوەیە کە کەسانی تر دەستیان پێ کردووە پاتور وتی بوونی ئێمە لە ئەنجامدانی مەراسیمی میۆمیایی تەنها بە مەبەستی چاودێریە چونکە خۆم ناتوانم بەشدار بم ئەم کارە بە تۆ ئەسپێرم وتم ئێستا ئەبێ چی بکەم وتی ئەبێ ئێستا بچیتە خانەی مەرگەوە وا باشترە خواردن و جلوبەرگی خۆت ببین چونکە مانەوەت لەوێدا زیاتر لە پانزە ڕۆژە خایەنێ و لەم ماوەیەدا تۆ چاودێری کارە کۆتاییەکانی مۆمیایی کردنەکە بی وتم ئایا بەندەکەی خۆم ببەم پاتور وتی باشتر وایە واز لە بردننی بەندە بهێنی چونکە ئەو وەک تۆ پزیشک نییە و بە بینینی هەندێ شتی خانەی مرگ ئەحاپەسێت من کە پزیشکێکم تا ئەو کات وامەزانی لەبارەی مردن ئەوەی پێویست بێت بینیومە و وامەزانی کە ئیتر هیچ شتێ نییە پەیوەندی بە مردنەوە هەبێ و من لە نزیکەوە نەمدی بێ لە پێشەکی ئەم بەسەرهاتەدا باسم کرد ئێمەی پزیشکانی میسر مۆمیایکردنی مردووەکانمان بە بەشێکی زانستە پزیشکەکان نەئەزانی چونکە ئەم کارە کەسانێک کە پسپۆریش نەبوونایە ئەیانتوانی ئەنجامی بدەن دوای ئەوەی چوومە خانەی مرگ هەستم کرد من زۆر بە هەڵەدا چووم کە وەک هەموو پزیشکەکانی تری میسر پسپۆڕیم بەو کەسانەوە بەست بووەوە کە دەرچووی کۆلێژی خانی ژیان بوون ئێمەی پزیشک لە ڕووی خۆپەسەندیەوە وامانەزانی تەنها ڕێگای پسپۆڕبوونی پزیشک تەواوکردنی قوتابخانەی پزیشکی و خانەی ژیانە و ئەگەر کەسێ لەم قوتابخانەیە نەخوێنێ ناتوانێ ببێتە پزیشکێکی کارامە بەڵام کاتێ چوومە خانەی مەرگ و ئەو کرێکارانەم بینی کە هەرگیز نەهاتبوونە خانەی ژیان و لەگەڵ ئەوەشدا کارامەیی ئەوان لە ئیش و کاری شیکردنەوەی تەرمەکان لە من کە پزیشکێکی تایبەتی بووم زیاتر بوو پاش گەڕانەوەم بۆ عیادەکەی خۆم تا چەند ڕۆژێ خۆمە شۆری بۆ ئەوەی بۆنی خانی مەرگم پێوە نەمێنێ و ئەم جاریان نەخۆشەکان ئەهات نەلام و بۆ دەردە جۆرا و جۆرەکان داوای دەرمانیان لێ ئەکردم لە ماوەیەکی کەمدا لە ناو فەقیرە کەم دەرامەتەکاندا خۆشەویستیەکی زۆرم پەیدا کرد چونکە هەرچیەکیان لە بری چارەسەر بدایە پێم وەرم ئەگرت و وەک پزیشکەکانی پاشایەتی لە خۆبایی نەبووم کە بڵێم دەست هەق بەس زێر یان زیوەرەگرم شەوان بە بۆنەی ئەوەی کە دڵم گەرمی گەنجێتی تێدا بوو ئەچوومە دوکانەکە و لەگەڵ توتمسی هاوڕێمدا ئەم خواردەوە و لەبارەی بارودۆخی ئەو کاتە قسەمانە کرد ئامن هوتبی سێم فیرعونی پێشوو کە من چاودێری مۆمیایی کردنەکەی بووم کوچەکی نەبوو کە تیایدا بینێژن و لە یەکێ لە گۆڕە ئاساییەکاندا ناشتیان دوای ناشتنی فیرعون جێنشینی کوڕی هاتە سەر تەخت وتی بەتەمایە سەرەتا لای خویەکان خۆی پاک بکاتەوە و دوایی بە شێوەی ڕسمی ببێتە فیرعونی میسر و لە ماوەی چاوەڕوانی بوونی فیرعونی کوڕەکەی دایکی ڕیشێکی بە چەناگەوە ناو کلکێکی شێری بە دوایەوە نووسان کە لە کاتی بەڕێ ڕۆشتندا کلکەکەی بە دەوری پشتیەوە ئەبەست و لەسەر تەختی پاشایەتی دانیشت و لە جیاتی کوڕەکەی بە بەڕێوەبردننی کاروباری وڵات خەریک یەکەم کارێک کە دایکی جێنشین کردی ئەوە بوو کە دادوەری گەورەی لە کارخست و لە جیاتی ئەو ئامی کە کاهینی پەرستگەی ئاتۆن بوو کردە حاکم و ئامی لە شوێن دادڕەسی پێشوو لە بەردەم چل پارچە نووسراوی چەرمی درێژ کە یاسای میسری تێدا بوو دانیشت و دەستی بە دادوەری کرد بەهۆی ئەم ڕووداوە هەندێ لە خەڵکی خەوی سیر سریان بینی و باری نائاسایی شاری گرتەوە و تا دوو ڕۆژ باران باری و ئەم بارانە هەندێ لە گەنمەکانی کەناری نیل کە کۆمەڵ کرابوو ڕزاندی، بەڵام کەس ئەم ڕووداوانەی پێ سەیر نەبوو، چونکە بەردەوام کاتی تووڕەبوونی کاهینەکانی ئاموون ئەم شتانە ڕووێدا و لەم کاتەدا کاهینەکانی پەرستگای ئاموون بە بۆنەی گرتنە دەستی پۆستی دادڕەسی گەورە لەلایەن ئامییەوە کە پیاوێکی نەناسراو بوو تووڕەبوون، لەگەڵ ئەوەشدا کە کاهینەکانی ئامون ناڕازی بوون، بەڵام چونکە مووچەی سەربازەکان بە ڕێک و پێکی ئەدرا و لە ڕووی خواردن و خواردنەوە گرفتیان نەبوو، هیچ کارەساتێکی ناخۆش ڕووی نەدا. هەموو پاشاکان بە مردنی فیرعەون دڵگران بوون و لە وڵاتانی دراوسێ ئەلواحی گڵی ڕۆز لە کوورە گەرمکراویان ناردە میسر کە لەسەری چەند وشەیەک بە بۆنەی دەربڕینی خەم و پەژارەیان نووسرابوو. پاشای میتانی کچە شەش ساڵانەکەی خۆی نرد کە ببێتە خوشکی جێنشینی میسر واتە فیرعونی نوێ وڵاتی میتانی لە سووریایە و نزیک دەریایە و کەوتۆتە نێوان سووریا و وڵاتانی باکوور و کاروانەکانی کە لە وڵاتی دوو ئاوە هاتن بە میتانیدا تێئەپەڕین و کاتژمێرێ بە ناوشاردا پیاسەمانە کرد و ئەمان ڕوانییە بەلەمەکانی سەر ئاو کە خەڵکە شەو نخونەکانیان پێ ئەسوڕاندەوە هەندێک کاتیش لەسەر داوای توتمس ئەچوینە گەڕەکی سریانیەکان و گوێمان لە ئاوازی کچە گۆرانی بێژەکانەگرت یان سەیری سەمامانە کرد بەڵام نەسەما و نە ئاوازەکانم بەدڵ نەبوو لەو ڕۆژەوەی کە نەفر نەفر نەفرم لە خانەی ژیان بینی هیچ دیمەنێکی تر نەهاتە بەرچاوم ڕۆژ بە ڕۆژ ئارەزووی بینینی ئەو ژنە لە دڵمدا زیادیە کرد شەوان کاتێ ئەگەر ڕامەوە ماڵ لەبەر خواردنەوە یەکسەر خەوم لێکەوت و بەیانیان کە هەڵەسام مەستیەکە لە گیان ئەچوە دەرێ کاپتا بەندەیەک چاوەکەم ئاوی بەدەست و دەم و چاو و سرمدا ئەکرد و دوایی نان و ماسی سوێری ئەدا پێم دوای ئەوەی تیکەیەک نانی بەیانیم ئەخوارد لە ژووری نووسن ئەچوومە ژووری ئایا دەکەمەوە و خەڵکی هەژار بۆ چارەسەر ئاهاتنە لام و مناڵی هەندێ لەو ژنانە ئەوەندە لاواز بوون کە بەندەکەی خۆم ئەناردە بازار بۆ ئەوەی گۆشت و میوایان بۆ بکرێ و بیانداتێ ئەگەر ئەم خەرجیە بێسوودانم نەکردایە ئەم توانی دەوڵەمەن ببم بەڵام هەرچیەکم پەیدا کرد یان لە مەیخانەدا سەرفمە کرد یان لە ماڵەکانی خۆشگوزەرانی ویان دەستگیری هەژارانم پێکرد ڕۆژێ توتمس هاتە عادەکەم وتی سینۆها ئەمڕۆ لە ماڵی یەکێک لە گەورەکان ئاهەنگ ئەجێردرێ و چەند هونەرمەندێکیان بانگهێش کردووە بۆ ئەوێ کاتەیە کە بە منیان وت وتم باشە لەگەڵ سینۆهدا بەیەکەوە لەو جەژنە ئامادە ئەبین پرسیارم کرد کێیە ئەم میوانداریەکە وتی ژنێکە بەڵام ژنێکی زۆر دەوڵەمن کە ئەتوانێ زێر وەک حەڵلقەی مس خەرج بکە حەڵلقەی زێر و زی و مس وەک پارەی ئێستا مامەڵەی پێوەکرا هەردووکمان خۆمان خاوێن کردەوە و بۆنمان لە خۆماندا و بەرەو ماڵەکەی توتمس ئەیوت بەڕێکەوتین و هێشتا تەواو نەگەشتبوونە ئەوێ بۆنی ئەترمان ئەکرد و دەنگی مۆسیقال لە دوورەوە ئەهاتە بەرگوێ چوینە ماڵەکەەوە و هەنگاومان نایە تەلارێکی بەرفراوان و بینیم ژمارێکی زۆر لە جوانترین ژنەکانی میسر لەوێ بوون و هەندێکیان مێردیان هەبوو ئەوانی تر بێوە ژن بوون پیاوی گەنج و پیریشی هەر لێ بوو لەسەر تەلارەکە وێنەی خوای مرازدان کێشرا بوو کە سەری لە شێوەی سەری پشیلە بوو هەندێ لە ژنەکان کە لەو ئارەزوەدا بوون پیاوێکی دەوڵەمەندیان بەنسیب بێ جامی مەیەکەیان هەڵەبڕی و بەرەو ئەو خوایە ئیشارەتیانە کرد و ئەیان نۆشیەوە بەندەکان لە تەلارەکەدا بە گۆزەی پڕ لە خواردنەوە ئەسوڕانەوە و پێکەکانیان پڕەکرد ئەوەندە گوڵ ڕژابووە سەر زەوی کە بنی هۆدەکە دیار نەبوو توتمز وتی سیرکە ئایا لە هیچ جێگایەک و هیچ کات و سەردەمێکی ژیانت تەلاری وا ڕازاو و شکۆمەندت بینی وە وتم نا توتمز وتی تۆ ئەتوانی زێڕ و پارە پەیدا بکەی و بە زووی خانوێکی جوان بۆ خۆت بکڕی لە ناکاو ژنێک بە ناوەڕاست تەلارەکەدا تێپەڕی و بەرەو ئێمە هات و هەر ئەوەندە چاوم پێی کەوت دڵم کەوتە لەرزین وتم توتمز من وا هەز دەکەم خویەکانیش دڵیان بەم ژنەوەیە سیرکە چۆن بەڕێدا ئەڕوە سیرکە چ چاو و دەمێکی جوانی پێوەیە بەڵام سەرسوڕمانەکەم بەوە زیاتر بوو کە بۆچی کەس سەرنج ناداتە ئەم ژنە کە لە ناو هەموو ژنەکانی ئەوێ لە جوانیدا تاکە توتمزوتی ئەم ژنە خاوەنی خانوەکەی و ئەم ئاهەنگەی بە بۆنەی خوای مرازدەرەوە بەرپا کردووە بۆ ئەوەی ئەو ژنانەی مێردیان نیە بتوانن لەم جەژنەدا داوا لە خوا بکەن مێردیان بداتێ و ئەوانەی مێردیشیان هەیە داوا بکەن مێردی دەوڵەمەندتریان بەنسیب بکە وتم توتمس من ئەم ژنەم بینی و ئەیناسم ئایا ئەم ژنە نەفر نەفر نەفر نییە توتمزوتی بەڵێ خۆیەتی وتم کاتێ لە خانەی ژیان بووم جارێکیان هاتە لام و قسەی لەگەڵ کردم نەفر نەفر نەفر لێمان نزیک بۆ و بەڕووی هەردووکماندا زەردەخەنەیەکی هاتێ و من بەسەر سوڕمانێکەوە بۆم دەرکەوت ئەگەر چی دەمی بە زەردەخەنێ بەڵام چاوەکانی پێناکەنن نەفر نەفر نەفر دەستی خستە سەر دەستی توتمس و ئیشارەتی بەیەکێ لە دیوارەکانی هۆڵەکە کردوتی من لە تۆ کە ئەم دیوارانەت نەخشاندووە زۆر ڕازیم ئایا دەست هەقی تۆیان داوە توت مزوتی بەڵێ من پاداشتی خۆم وەرگتووە تێگەشتم من ناناسێتەوە و خۆم پێناساندوتم من سینۆهەی پزیشکم وتی من سینۆهە نایەکم ئەناسی کە لە خانی ژیانەی خوێن وتم من ئەو سینۆ هەیەم ژنەکە چاوەکانی بڕیەت دەم و چاوموتی درۆکەی تۆ سینۆهەنی چونکە سینۆهە کوڕێکی گەنج بوو کەلۆچ لە دەم و چاوی دانەبوو ئێستا ئەبینم نێوان برۆکانت لۆچی تێکەوتووە سینۆهە دەم و چاوێکی جوانی هەبوو بەڵام تۆ شکڵ و شێوەیەکی سیسە و بوت هەیە وتم نەفر نەفر نەفر من هەمان سینۆ هەموو ئەگەر باوەڕ ناکەیت من بەڵگەیەکت نیشانەدەم کە بۆ ناسینەوەی من گومانت نەمێنێ و ئەویش ئەنگوستیلەیەکە کە لە خانەی ژیان پێمن بەخشی دوایی ئەنگوستیلەکەی دەستم نیشاندا وتم هانێ بگرە لەبەر ئەوەی ڕقت لێمە ئەوە ئەنگوستیلەکەتە با هیچی تر یادگاری تۆ لە لای من نەمێنێ نەفر نەفر نەفروتی هەڵی بگرە چونکە ئەمە بۆ تۆ گران بەهایە و کەمتر ڕووەدا من دیاری بە یەکێ بدەم دوای وتی لێرە بمێنەوە و دوای ڕۆشتنی میوانەکان قسەت لەگەڵداکەم لەو کاتەدا ئیشارەتم بۆ یەکێ لە بەندەکان کرد کە پەیکانەکەم پڕبکات و ئەوەی بۆی تێکردم بە تامترین خواردنەوە بوو کە لە ژیانمدا خواردبوومەوە چونکە ئەمزانی نەفر نەفر نەفر منی خۆشەوێت و ئەگەر ڕقی لێم وایە پێی نەئەوتم تا کۆتایی ئاهەنگەکە لێرە بمێنەوە هەندێ لە میوانەکان لەبەر زۆر خواردنەوە تووشی ڕشانەوە بوون و بەندەکان دەفرێکیان ئەدا پێیان کە تایدا بڕشێنەوە تەنانەت توتمسیش لەبەر زۆر نۆشینەوە دڵی بەیەکە هات و ڕشایەوە و ئاگای لە خۆی نەما بەڵام لەو ئاهەنگەدا دوو کەس لە خواردنەوەی زۆر خۆیان پاراست یەکێکیان خاوەن ماڵ و ئەوەی تر من کە بە ئارەزوو بووم قسەی لەگەڵدا بکەم. کاتێ زەوی هۆدەکە بە گۆزە و پەیمانانی شکا و داپۆشرا و میوانەکانی ناوتەلار کە تاو کاتە مابوونەوە لە هیلاکیدا خەویان لێکەوت و کەس نەیتوانی قسە بکات و گوێ بگرێ ئیتر مۆسیقا ژەنەکان دەستیان لە مۆسیقا لێدان هەڵگرت و بەندەکان هاتنە ژوورێ کە گەورە سەرخۆشەکانیان ببەنە ماڵەوە لەو کاتەدا نەفر نەفر نەفر هاتەلام و منی لە تەلارەکەەوە بردە ژوورێکی تر و لە تەک خۆیەوە داینیشاندم وتم ئایا ئەم خانوەهی خۆتا وتی بەڵێ خانووی خۆمە وتم بەو پێ بێت تۆ زۆر دەوڵەمەندی ژنەکەوتی لە تەبەزدا لە ناو ئەو ژنە دەوڵەمەندانی ناوت بیستون هیچیان لە من دەوڵەمەندتر نین. دوایی دەستی نەوازش کردم و وتی، بۆچی ئەو ڕۆژەی کە پێتم وت وەرە بۆ ماڵی من نەهاتی؟ وتم، ئەو ڕۆژە لێ دەترسام، چونکە مناڵ بووم. نەفر نەفر نەفر وتی، دیارە لە دوای ئەوەی بووی بە پیاو، لەگەڵ زۆر ژن ئاشنایت پەیدا کردووە. وتم من ناڵێم بە درێژایی ئەم ماوەیە زۆر ژنم نەناسیوە بەڵام تا ئەم ساتەی کە لە تەک تۆوە دانیشتوم هیچ نێ سەرنجی ڕانەکێشاوم نەفر نەفر نەفروتی درۆکەی چۆن ئەبێت پیاوێکی جوانی وەکو تۆ بۆ هەموو جێگایەکی ئەم شارە چوو بێت و هیچ نێ سەرنجی ڕانەکێشا بێ وتم هەر کاتێ ژنێ بەرەو ڕووم ئەهات تۆم بیرەکەوتەوە و کە شێوەت ئەهاتەوە یادم بۆم دەرەکەوت کە ئیتر ئەو ژنە لە چاومدا جوانی نەماوە نەفر نەفر نەفر وتی ئەگەر یەکتر ناسینەکەمان بەردەوام بێت و تۆ درۆت لەگەڵ کردبێتم ڕۆژێ هەر تێگەم و بۆم دەرەکەوێت تۆ درۆت لەگەڵ مندا کردووە وتم من درۆت لەگەڵدا ناکەم و هەرگیز درۆم نەکردووە نەفر نەفر نەفر پرسی ئێستا ئەتەوێت چی بکەی وتم تا ئەمڕۆ باوەڕم بە خویەکان نەبوو بڕوا پێکردنی خویەکانم بە شتێکی لە بنچینەدا نەبوو ئەزانی بەڵام ئێستا ئەڕۆم و بە پێزانینی ئەوەی خویەکان منیان گەیاندۆتە تۆ و تۆم دیتەوە لە پەرزگاکاندا قوربانیەکەم و عەتر بە دەرگای ماڵەکەت دا ئەڕژێنم بۆ ئەوی کاتێ هاتیە دەرەوە بۆنی بکەی و گوڵ لێ ئەکەمەوە و لە کاتی هاتنە دەرەوەتدا ئەی ڕێژمە ژێر پێت ژنەکە وتی ئەم کارانە مەکە چونکە بەلای منەوە سەرنج ڕاکێش نیم چونکە خۆم هەم ئەترم هەیە و هەم گوڵ و پێویستیم بە گوڵ و بۆنی تۆنیە و ئەگەر میوانداریەکەی ئەم شەو ماندووی نەکردووی و حەزت بە پشوودان نییە وەرە بچینە باخەکەوە بۆ ئەوەی داستانێکت بۆ بگێڕمەوە وتم نەفر نەفر نەفر من تۆم ئەوێ نەک داستان ژنەکەوتی ئەگەر منت دەبێ ئەبێ گوێ لە داستانەکەم بگریت چونکە لەوەیە ڕۆژێ تۆم خۆش بێ حەزەکەم بەیەکەوە نانێ بخۆی دوایی چوینە باخەکە و کاتێ بۆنی گوڵەکانی ئاقاقیام کرد شادێکی زۆرم لە خۆمدا هەست پێ کرد کە هەر لە خۆمەوە کەوتمە گۆرانی وتن بەڵام نەفر نەفر نەفر خۆی لاداوتی جارێ گوێ لە داستانەکەی من بگرە ڕووناکی مانگ لە حەوزی باخەکەیەدا و گوڵەکانی نیلوفەڕی دەوری حەوزەکە لەبەر تاریکی شەو دەمیان هاتەوە یەک و تەیرەکانی شەو کەوت نەخوێندن بە فەرمانی ژنەکە بەندەیەک مراویەکی برژاو و خواردنەوەی بۆ هێناین و دەستمان بە خواردن کرد هەر کاتێ ئەمویست لە باوەشی بگرم یان ئەمویست لەبارەی خۆشەویستی ئەو قسەیەک بکەم ئەیوت بوەستە و جارێ گوێ لە بەسەرهاتەکە بگرە پاشان ئەگەر ئەوەی وتم پەسەندت کرد ئەو سا قسە بکە بەڵام دیسانەوە پەرۆشی گەنجێتیم وای لێکردم پەلاماری بدەم و نەهێڵم داستانەکەی بڵێت وتم نەفر نەفر نەفر ئەکرێ ئەم شەو لە ژێر ڕووناکی مانگ سرە تاشراوەکەت ببینم وتی با وەختی خۆی بێت ئەوسا ئەم قژە دەستکردە لەسرم لێ ئەەکەمەوە و ئەهێڵم سرە تاشراوەکەم نەوازش بکەیت. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕووداوە بەسەراتەکانتان پێشکەش ئەکەین تا ئەو کاتە ڕێز و سلاوی سورێن ناتەق جێبەجێکار پێشڕەمە پێشکەشکار پەسەند بفەرمونون هاوڕێمان بن.